ئامۆژگاری چییە بۆ ئافرەت بۆ ئەو دوکانانەی کە پۆشاکی ئافرەتان دێنن بە تایبەتی پۆشاکی ناشەرعی و تەسک و تەنگ و کورت ئایا پارەکانیان حرامە بەڵێ واللهی حرامە هەر دوکانێک جۆرە پۆشاکێک بێنێ کە بۆ دەرەوە لەبەر بکرێت بۆ دەرەوە نەک بۆ ماڵەوە بۆ پیاوی خۆی ئافرەت لە ماڵەوە بۆ پیاوی خۆی چی لەبەرکە ئازادە بەمەرجێک یعنی کوڕی گەورەی نەبێ یا کەسی شوبرا و نازانم نامەحڕەمی لەگەڵ نەبێت ئەمما جلێک بێنێ دوکانێک کە بۆ دەرەوە ئافرەتان لەبەری بکەن جلێکی تەنک بێت یا تەسک بێت یا کورد بێت دڵنیا بە ئەو پارەیە حرامە و گوناهبار دەبێت لەسەری هەر پارە کۆکەوەوە نازانیەوە ئاگرە بۆ خۆتی کۆ دەکەیتەوە بۆیە با دوکاندارەکانمان لە خواب ترسن گرنگەوە نییە تۆ پارە کۆکەیتەوە گرنگەوەی حەڵال کۆکەیتەوە مەڵێ ئەگەر ئافرەت بیست و نۆ مسقاڵ ئاڵتونی هەبێ هی خۆی ئەوە یەک جار دەتوانێت زەکات بدات یا هەموو ساڵێک هەموو ساڵێک پێویستە زەکاتی لێ بدات مەسی سەری ئافرەت وەکو پیاوان وایە لە دەستنوێشدا بەڵێ وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون ما بس لما يتشيه لنوش دابرا جان وجوبا لە خاریجی نوێژیش ئیستیحبابە یەعنی چۆن؟ کە تۆ کاتێک لە نوێژدای لە دوا ئیمام قورئان دەخوێنێ تۆ واجبە لەسەر گوێ بگریت بەڵام تۆ بە بازارێکدا دەڕۆی دوکانی قورئانی هەڵکردووە خێرە مستحبە کە تۆ گوێ بگریت بەڵام واجبیش نییە مەتەن دوکانەکەی جیرانی مشتری دێت و کەلوپەل دەکڕێت و دەیفرۆشێت و قسە دەکات و بڵێ وڵا کاکە گیان قڕان هەڵکراوە لەو دی واجبە گوێ بگری نەخێت لە نوێژدا واجبە لە غەیری نوێژدا مستحبە ئەگەر لە شوێنێک بی هیچ مامۆستایەک نەبێ دەرسی لا بخوێنی دروستە بە سەوتی یا بە ڤیددیو ئیسیفادە لە دەرسەکان پێی بەڵە برام بۆ دروست نیە و ئاسای انشاءله ئایا بۆچی مسلمانان پێشکەوتو نین لە بواری پیشەسازی و تەکنەلۆژیا ئایا هۆکارەکەی چییە هۆکارەکەی هۆکارەکەی نازام نووسێتی چی یان ئیسلامە کەسی بێدین و جاهل و نەفام دەڵێن ئیسلام ڕێگرە وەڵام چییە من بە خۆت دەڵێم ئەو پرسیارە عکس دەکەمەوە سەرخۆت جەنابەت ئیسلام ڕێ لێگرتووی کە لە بواری تەکنەلژۆژیدا پێشکەوتوبی یاخود کەسێکی تەمەڵیت و گرنگی نادەیت و هەوڵ نادەیت یعنی دینی ئیسلام هاتووە دەستت بگرێ ئاوا بڵێ کوڕە نەکەی مەمنوعە ها نەچی فێری ئەوە بی کۆمپیوتەرێک دروست کەیت وایە گوناهبار دەبێت چیتە جەهەنەمەوە شتی وا هەیە برام نییە ئەی بۆ نایکەیت کەواتە ئیسلام ڕێی لێ نەگرتووی برا بەڕێزەکە چی ڕێ لێگرتووی تەمەڵی خۆمانە هەوڵ نادەین گوێی پێ نادەین تێگەشتی ئەو وای لێ کردوین یعنی هەر کەسێک کە چوو بێتە ئەوروپا و هات پێتەوە ئەگەر تێگەیشتوو بێ دەزە فایدەیەکی گرنگ دەکە فایدەکە چییە کابرای ئەوروپی کابرای ئەمریکی کابرای بەریتانی لە شەو ڕۆژێکدا چەند سەعات ئیش دەکات هەمویان هەمووی ئیش دەکات تێگەیشتی برا ئەی ئێمە چۆنە ئێمە لە وڵاتی مسلمان لەلایەکەوە ڕەحمەتە الحەمدللا ئیشەکەمان چۆنە بەس سەرۆک عیلەکە کە مۆزەفە دەچێتە دائیرەکە پاڵ داتەوە لەسەر کورسیەکە تا سەعات یەک و نیو دوو دێتەوە ها سەری ماجیش معاشێک وەردەگرێ و ماڵەوەش هەمووی دانیشتوان خەریکی خواردنە تەواو ئیشی چی نە ئیشی دنیا دەکەین نە ئیشی دینی دەکەین هەچ شتێک ناکەین ئێ چۆن پێشکەوتن دەوێ براکەم بەڵام لەوێ هەمووی ئیش دەکەن هەموو جا یا لە کارگەیە یا لە مەعمەلەکە یا شتێکە باز لەوە ناکەم بە ئافرەتانمان بچنە دەرەوە پارە پەیداکەم مەبەستم پارە پەیداکردن نییە براکەم بەڵام ئەو ئافرەتە کە ناچێتە دەرەوە با لە ماڵەوە هەر نەبێ لە دینەکەی خۆی حاڵی بێ بزانێ چۆن نوێژ دەکا بزانێ ئەحکامی شەرعی تایبەت بە ئافرەتان چۆنە هیچ بۆ کەواتە تەمەڵی خۆمانە برا نەک لە دینەکەمانەوە بێت ئایا لە کاتی عمرەکردن لە مانجی ڕەمەزان لە مەکە و مدینە دروستە 23 ڕکات لە نوێژ تەڕاوی بکرێت ان شاء الله دروست ئایا دەتوانین نیت بۆ نوێژی مەغریب لەبەرەوەی لا صلاة بحضرة الطعام ئێ جا بۆ طعامەکە دەکەیتە ئەو کاتەوە پێغمبەری خوا عليه الصلاة والسلام تاوەکو ڕۆژوی نەشکان با نوێژی نەدەکرد بەڵام نەدەچوو خواردنی ئێوارە هەر هەمووی دانێ لەسەر سفرەکە و بە دیارە و بەستێ و ئەو جا بڵێ وەڵا ڕاستە بانگی دا بەڵام داوای لێبوردنمانەیە خواردنەکە حازرە ناتوانین بێ وامەکە برا چەندن کە خورمایەک خۆ تێگەیشتی ماستاوێک ئاوێک شتێک خۆ انشاءله بڕۆ نوێژەکەت بکە و ئەو جا بە ئیسراحەتت دێتەوە